دەبیستین زۆرجار ئەو هەموو زێدەڕەوی و تونڕەوی و کاولکاری و تەکفیرکردن و خوێن ڕێژیە هەمووی دەدرێتەوە پاڵ ئیسلام و مێژووی ئیسلام یا دەقەکانی قورآن و حەدیث دەیبیستین دوو کەس بەرامبەر یەک دادێن تۆ دەڵی چی تۆ دەڵی چی لە ئیسلامدا هەیە لە ئیسلامدانی ئەوە ئاەتە هەیە سەربڕین هەیە نازانم چی هەیە چی نیە بەڵە هەمووی هەیە کەواتە ئیسلام غەڵەت بوو کەواتە ئیسلام سەرچاوی ئەم تیرۆرستی و ئەم کاولکاری و خوێن ڕێژی و نامەتیە ئێکڕاز دەکەی ئەعلانی کە بڵێ من کافر بووم لە مەودوا مسلمان نیم دە پیاو بە مەترسە بە ئاشکرا بڵێ مادام ئیسلام سەرچاوی ئەوەیە خەڵکی لە من ئەعلانی دەکەم لە مەودوا مسلمان نیم لە مەودوا جرجێک دەپەرستم چکە تۆ شایستی ئەویت ئەگەر کەسێک ڕەخنە لە دینی خوا بگرێ ڕەخنە لە ئاەت و حەدیز بگرێ و ئەو هەموو خراپە و لادراویە بداتەوە پاڵ دینەکەی خوا دەی پیاو بە بڵێ لەمە دو من نەخوام دەوێ نە دینەکەی خواشم دەوێ نەک بی هەر بە ناوی دینیشەوە فەرسەفەمان بۆ لێ بدەیت و قسە بکەیت قبول نییە ئەوە لە هیچ کەسێک دینی خوا سەرچاوی هیچ شەڕێک نییە سەرچاوی هیچ خراپەیەک نییە بەڵام کەسانێک کە بەکاری دێنن غەڵت لێ حاڵی بن و غەڵت تطببیقی کەن ئێ تۆ چی بکەیت خەلەل لە دینەکە نییە، خەلەل لەو کەسەیە کە تێی ناگا بە غەڵەت لێی حاڵی دەبێ یا بە غەڵەت مومارەسەی دەکات تەطبیقی دەکات ئەگەر بۆ نمونە سیارەیەک تایەکی پێوە نەماوە تۆ بچی تای شۆفڵێکی بۆ بێنی کاکە بۆ بۆی نابێت چی بکەین وڵاوەش تای ئەوش تای بوو بەڵێ ئەوەش تای ئەوشیان تا بەڵام تاهی ئێرە نییە تۆ بچی ئاەتێک بێنی کە باسی جیهاد و قیتال دەکات بێنیت بەسەر ئەوانەیدا تطبیقکەی کە ئەمڕۆ مسلمان دەکوژێ بڵێ وەنی کاکە قڕانش باسی جیهادی تێدا آخر ئەوەی قورآن باسی دەکا جیاوازە لەوەی ئەمڕۆ تطبیق دەکرێت ئەوەی قورآن باسی دەکا سەد لە سەد حەقە ئەو جیهادەی خوا دەیڵێ ئامن ئامن نابیهی ئیمانمان پێێتی و حەقا و ضرورە و پێویستە هەبێ ئەمما ئەوەی کە کەسانێکی کاولکار دەیکە جیهاد لەسەر ملەتێکی مسلمان دەکە ئەوەیان بە جیهاد داناندرێ و ناگرێتە پاڵدینی خوا بۆیە بەڕێزەکانم ئەو چەواشەکارانە تەسیرمان تێ نەکەن دەی با سەیری مێژووکەین دەی با سەیری ئاات و حەدیسکەین بزانین ئەو شتانێک کە ئەمڕۆ دەکرێت تێیدا هەیە ئێجا با تێیدا هەبێ خی گەورە کە باسی کردو بەرامبەر چێ باسی کردووە جیهادی چێ بکرێ قیتالی چێ بکرێ ڕەدی چێ بدرێتەوە هەر دینێکت هەبێ هەر بەرنمەیەکت هەبێ هەر پرۆگرامێکت هەبێ هەر منهجێکت هەبێ هەر قانون و یاسایەکت هەبێت چ مستەڵح و زاراوەی تر هەیە بینێ جگە لە ئیسلام هەمووی باتڵە و ئیمانمان بە هیچی نییە هەر ئەوشە دەمێنێتەوە هەر ئەوەشە سەرکەوتو دەبێت دڵنیا بن سەیری ئەمریکا و بریتانیا بکەن ئیسلام لە گەشەکردندایە لە ناوەڕاستی بەریتانیا لەسەر شقامەکانیش مسلمان جێ نابێتەوە کە کاتی نوێژی جەماعەت و جمعادێت بەڵام سەیری کەنیسەکانیان کە کەنیسەکانیان پێنج کەسی لەوانەیە تێدابێ دە کەسی تێدابێ ئێخر خۆ ئەو وڵاتە وڵاتی مسلمان نییە سلێمانی نییە وڵاتی گاورەکانە وڵاتی نەسرانیەتە بڕۆ کەنیسە تەماشای کە چەند کەسی تێدایە وەرە سەیری مزگەوتەکانیشکە مزگەوتی مسلمانان لە ناو وڵاتی نەسرانیەکان بزانە لە جادە و شقامەکانش جێ نابێتەوە کەواتە بەری خۆر بە پەردە و بە پەڕۆ ناگیرێت و هەروەها هەرچەندە شەمشەمە کوێرەکان هەوڵی ئەوە بدەن ئیسلام ناشیرن کەن ئیسلام دینی خوایە دینی ڕب العالمینە بتەوێ نەتەوێت لە برەودایە لە گەشەدایە لە پتەوبووندایە لە بڵاوبوونەوەدایە جا ئەگەر خێرت بۆ خۆت دەوێ عقلت هەیە بکەوە گەڵ مسلمانان و خۆی خۆت بپەرستە دیفاع لە دینی خوا بکە نەک منافقەتی بکەی و ڕخنە لە دینی خوا بگە